کاناڵی توتڕک بەشی پانزەیەم و کۆتایی کتێبی پێکەنینی گەدا چیرۆکی چای دیوەخان دیوەخانەکە ئاوەدان کرابووەوە دیوارەکانی سواغی تازە درابوون سێ پەنجەرەکەی شۆررابوون قاڵی تازە و باشی لێ ڕاخرابوو بەڵام پێشخانەکە پێویست نەبوو خۆی پێوە ماندوو کرێ. چاوەڕوانی ئەوە نەدەکرا هەر چەند ڕۆژێک جارێک ئاغەوات بە دەستەسوارەوە دابەزن و میوان بن. ئاغا لە ژووری دیوەخان و نۆکەرەکان لە پێشخانە میوانداری بکرێن. چونکە ئاغا میرزا ڕەحمان تاجرێکی سابڵاغی واتە مەهابادی بوو، تازە گوندی قاجری لە کوڕەکانی حەمە ساڵح خان لە جیاتی قەرز و سووتی قەرز ئەستاندبوو. نە عێل و عەشرەتی بوو، نە خزم و قەومی خاوەن موڵک، هەرچەند گەلێ لە خاوەن موڵکەکانی ئەو دۆل، هەرچەند گەلێ لە خاوەن موڵکەکانی ئەو دەوروبەرە دەوڵەمەندتر و پارەدارتر بوو، بەڵام ئاغەواتی دێبوکری و بەگزادەکانی فەیزوڵڵا بەگی، هەر بە جاو فرۆشێکی سابڵاغیان چاو لێ دەکرد، شایانی ئەوەیان نەدەزانی لە ڕیزی خۆیانی بژمێرن و خێرا خێرا سەری بدەن. کابرایەکی سوارچاک یا ڕاوکەرێکی باشیش نەبوو تا لە کۆڕی ڕاوکەراندا جێی بکەنەوە، جاروباریش دوای ڕاو لە ماڵی دابەزن. ئاغای میرزا ڕەحمان کە بە درێژایی ژیانی لەناو ئەم خەڵکە زۆر و زەوەندەی دنیادا تەنیا بەسەر خانم و چێشتکەرەکەی ماڵەوە و شاگردەکەی دووکاندا فەرمانڕەوایی کردبوو، ئێستا کە دەیدی خاوەن موڵکە و شەست حەفتا ماڵ ڕەعیەتی لەبەر دەستدایە، لە دڵی خۆیدا دەیگوت، شەندە لە مەندە کەمتر نییە، با بنە و بنەچەکەم سابڵاغی و کوتەڵ فرۆشیش بێ، ئێستا دەرەبەگێکی تەواوم، لە شەش دانگی ئەم دێیەدا فەرمانم ڕەوایە و کەس لە خۆم گەورەتر نییە. وا چاکە دەرک و دیواخانێکم ببێ تا ڕەعیەتەکانم چاویان بترسێ و ئاغا و بەگەکانیش گاڵتەم پێ نەکەن. جا ئەوە بوو دەستی کرد بە ڕازاندنەوەی دیوەخانەکە. دوو نۆکەری سواری و چایچێکیشی گرت. ئەسپاردی لە پێشخانە یەک دوو بەڕەیان ڕاخست. مێزێکی قورس و قایمیان لێ دانا، سەماوەرێکی هەشتیمی سواری گەورە و قۆرییەکی چینی سوور و یەک دوو دەست پیاڵە و ژێر پیاڵەی کەشەفی و ژێر ئیستکان و قەندان و قوتووی چایی و مقاش و دووکەڵکێش و سەتڵ و خەڵووز و شتی وایان لە پێشخانە ئامادە کرد. مەلای ئاوایی و ڕیش سپی و کەیخوای قاجر تاق و جووت و دەستە دەستە دەهاتنە، بەخێرهێنان و پیرۆزبایی ئاغای تازە، دیارە بە دەستی بەتاڵیش نەدەهاتن، هەر کامێکیان گیسکێک، کوپەڕۆنێک یا کوپە پەنیرێک یا هیچ نەبێ مریشکێک یا پانزە بیست هێلکەیان پێوە دەهێنا. ئاغا میرزا ڕەحمان کە چاوی بەم خێروبێرە دەکەوت، لە خوت و خۆڕایی بە سەریدا دەڕژا، لە خۆشیانا توێژ توێژ قەڵەو دەبوو، لە پێستی خۆیدا جێی نەدەبۆیە. جێی نەدەبۆوە، بە شێوەی ئاغا و بەگەکان بانگی دەکرد، کێ لەوێیە؟ یەکێ لە نۆکەرەکان یا چایچییەکە دەیوت، بەڵێ بەڵێ ئاغا! ئەمیش دەیوت، چای بێنە! چاییەکە، چایچییەکە چای تێ دەکرد، پیاڵە چاکەی دەنا سەر کەشەک و چەند کڵۆ قەندی لە سەر دادەنا، یەکێ لە نۆکەرەکان هەڵی دەگرد و دەیبردە ژوورەوە، لە لای سەرەوە دەستی پێ دەکرد و لە پێش میوانێکی دادەنا، دیسان دەهاتەوە پیاڵەیەکی دیکەی دەبرد، نەدەبوو وەکو چایی خانە دوو سێ پیاڵە بە جارێک بەرێ، چونکە ڕەسمی دیوەخانی ئاغا و بەگەکان وایە کە هەر دەبێ پیاڵە پیاڵە چای بەرن و داینەن. ڕەسوو لەمەو پێش ماوەیەک چاییچی دیوەخانان بوو، لە ڕێوشوێنی چاییچێتی ئاغەواتی باش دەزانی، بەیانیان زوو پێش هەتاوکەوتن کە سەماوەری تێدەخست، تا شەوێ وەختی خەوتن نەیدەهێشت بکوژێتەوە بە درێژایی ڕۆژ و هێندێکیش لە شەو هەر وەختی ئاغا بانگی دەکرد چای بێنن، ڕەسوو دەست بەجێ چای تێ دەکرد. هیچ کاتێ درەنگی پێ نەدەچوو، بڕو بیانووی نەدەهێناوە. چەند مانگێ بەم جۆرە ڕابورد. ئاغا میرزا ڕەحمان ڕێوشوێنی ئاغایەتی فێر بوو، بۆی دەرکەوت کە ڕەعیەتەکان سەرنەرمن، بە هەر لایەکدا هەوساریان ڕاکێشێ وا دەڕۆن. ئیتر بە پێویستی نەدەزانی هەر ڕەعیەتێک هاتە دیوەخان بە پیاڵە چایەک میوانداری بکا یا باشتر بڵێین بیخڵەتێنێ. جگە لەوەش ئێسا ئیتر خۆ هێنانی پێ پیرۆزانە و جێژنانە بڕاوەتەوە، کە دەهاتنە دیوەخانە بۆ شکایەت کردن بوو، کە گای سۆفی ڕەحیم مەسەلەن چۆتە ناو شیناوەردی حەمە کەریم یا ئەم نۆرە ئاوی لە ئەو گرتووە یا شتێکی دیکەی لەم بابەتانە. ئیتر بۆ ئیش و کاری ئاوا کە هیچ خێرێکی لێ هەڵناوەرێ، پێویست نییە کابرا چایەکیش بخواتەوە. شەوێکیان ئاغا میرزا ڕەحمان لە ماڵەوە لە وتوویری کاسبکارانەدا بوو. هەموو بیری خۆی کۆ کردبووەوە کە مەسەلەی چایی بە جۆرێک چارە بکا. لە دڵی خۆیا دەیگوت، ئەم ئاغا و بەگانە عەقڵیان ئاوایە، بۆیە بە ژێر قەرز و سووتەوە دەبن و مڵکەکەیان لە دەست دەرچ دەچێ. ئێمە لە دوکان کڕیارێک بایی سەد دوو سەد تمەن کوتاڵی لێ دەکڕین، تمەنی دوو قران یا سەدی بیستمان قازانج دەکرد، جا چایەکمان بۆ دەکڕی، کەچی ئێستا کابرای کرمانج دێ دەڵێ سۆفی ڕەحیم زیانی کردووە، بانکەم چای بۆ بێنن، ئەمە کارێکی گەوجانەیە. کتوپڕ خانم میرزا ڕەحمانی وریا کردەوە و وتی، ئاغا، قەندوچا هەر بەشی دوو سێ ڕۆژی ماوە، تا زووە بنێرە بۆکان قەندوچا بکڕن. میرزا ڕەحمان وتی، کوێ ڕا تەواو بوو؟ خۆ ئەوەندە نییە قەندوچام کڕیوە. خانم وتی، ئەمە تۆ دەڵێی چی؟ لات وایە جارانە و لە شارین. ئەوەندەی لە شار بە ساڵێک قەندوچامان دەخواردەوە، ئێستە بە پانزە بیست ڕۆژ دەخورێتەوە، بگرە زیاتریش. ئەمە لای خۆی بووینەتە خاوەن موڵک و ئاغا دێ، جا خۆ بەم جۆرە بڕوا دوو ساڵی دیکەی پێ ناچێ، دەستمایەی تیجارەتەکەشمان لە دەست دەبێتەوە، تازە لە ڕوومان نایە ڕوو بکەینەوە شاریش. ئاغا میرزا ڕەحمان قسەکانی خانمی زۆر بە دڵ بوو، بەڵام نەیویست خۆی بشکێنێ، وتی، خانم تۆ دەبێ ئەوەت لەبیر نەچێ کە ئێمە ئێستا کابرایەکی دووکانداری سابڵاغی نین، ئێستا ئێمە ئاغاین، خاوەن موڵکین، بە ڕیزی ئەو ئاغەوات و بەگزادانەین. پێشینان وتویانە گەورەیی خەرجی دەوێ. دەبێ دەرک و دیوەخان و نان و خوانمان ببێ، دەنا ئابڕوومان دەچێت و هیچ کەس بە پیاومان نازانێ. جارێ نوخشە دەرنەهاتووە. با حاسڵ پێ بگا، ئەو وەختە دەزانی موڵک چەند بە بەرەکەتە. نزیکەی چوار یەکی حاسڵی ئەم دێیە بەم شەست حەفتا ماڵە ڕەعیەتەوە هی ئێمەیە. موڵک لە گەنج و خەزێنەش باشترە. هەرگیز بڕانەوەی نییە. خانم بێدەنگ بوو، بەڵام میرزا ڕەحمان لە دڵی خۆیدا وتی، با موڵک وەکو گەنج و خەزێنەیش بێ، بەڵام حیساب هەر حیسابە. هیچ کاتێ لە بازاڕا نەبینراوە ئەوانەی هەزار هەزاریشیان هەیە تا قەشاییەکی خۆیان بە خۆڕایی بدەن بە کەس. خۆ من وەکو ئەم ئاغاو بەگانە لە هیچ و خۆڕای موڵکم وەدەست نەکەوتووە، ئەمە خوێنی جەرگمە، هەموو بە قران قران و شایی شایی کۆم کردۆتەوە، ئەم دیوەخانە ئەگەر چایی خانە بوایە لە شار، جگە لەوە کە زەرەری نەدەکرد، هەموو ڕۆژێ قازانجێکی باشیشی لێ پەیدا دەبوو، خەڵات و بەراتی چاییچی و نۆکەرەکانی دەردەهێنا و شتێکیشی دەمایەوە. نەخێر، دەبێ چارەی ئەم مەسەلە بکرێ. باشە ئەگەر دیوەخانەکە دادەخەم بە درێژایی ڕۆژ ئەم کرمانجانە دێن و هەریەکەی کارێکی هەیە ئەو وەختە دەبێ ئەم چەقۆ هەرایە لەناو ژن و مناڵەکەمدا بکرێ خۆ ئەمەش نابێ ئەگەر سەماوەر و شتومەکی چایەکە کۆ دەکەمەوە و بەشکم کوتوپڕ میوانێکی ماقوڵ و گەورە هات لەکوێ ئەم شتومەکانە خێرا دەهێنرێنەوە دیوەخان جگا لەمە کە لە ناو کرمانجەکاندا سووک دەبم دەبمە گەپجاڕی ئاغا و بەگەکانی دراوسێش کتوپڕ وەکو فەیلەسوفێکی بیر لە مەسەلەیەکی زۆر گرنگ و قورس بکاتەوە لەناکاو ئیلهامی بۆ بێت، ڕووناکایی کەوتە ناو چەوانی، ئاغا میرزا ڕەحمان، بزەیەکی شادی کەوتە سەر لێوی و وتی، خانم، باشە سبەینێ دەنێرم بۆ قەند و چا، دەستیش پێوە دەگرین. بەیانی بە عادەتی ڕۆژان چووە دیوەخان، یەک دوو کەس هاتن، بانگی ڕەسوی کرد چایان بۆ بێنێ، چایەکەیان خواردەوە و قسەی خۆیان کرد و ڕۆیشتن. دوای ئەوان بانگی ڕەسوی کرد و وتی ڕۆڵە کوڕی خۆم پێویست نیە هەر وەختێ وتم چای تێکەن گورت چای تێکەی جارێک بڵێ قەند نەماوە دەبێ بچم لە ماڵەوە قەند بێنم جارێک بڵێ چای نەماوە جارێک بڵێ تازە ئاوم کردۆتە سەماوەرەکە با بێتەوە کوڵ من دەڵێم چای بێنن بەڵام هەموو جارێک بە بیانویەک خۆی لێ ببوێرە ڕەسو وتی بەڵێ ئاغا بەسەر چاو ئیتر لەو کاتەوە ئەوەندە قەند و چایەکەی کە لەوێ بوو وەکو شتێکی متفەرق و پیرۆز لە جێی خۆی مابووەوە، کەس دەستی لێ نەدەدا، ڕەسووی چاییچیش حەسابۆوە، کار و پیشەی ئەوە بوو، قەند نەماوە، دەبێ بچم لە ماڵەوە بێنم، تازە ئاوم کردووەتە سەماوەرەکە، با بچم چای بێنم، هێشتا ئاوەکە ساردە و هەتا دوایی. چەند ڕۆژێک ئاغا میرزا دڵی لە حاز قەندوچا حەسابۆوە. ڕەسووش لە بەڵێ ئاغا و چەند وتەی دیکە زیاتر کارێکی نەبوو. ڕۆژێک نزیکەی نیوەڕۆ کتوپڕ سەگوەڕێکی قایم دەستی پێ کرد. نیشانەی ئەوە بوو چەند کەسی بێگانە هاتوونەتە ناو ئاوایی. ئاغا میرزا ڕەحمان کە لە پەنجەرەی دیوەخانەکەوە تەماشای کرد، پێنج شەش سوار، ژاندارم، بوون گەیشتنە ناو ئاوایی. پێنج شەش سوار ژاندارم بوون گەیشتنە ناو ئاوایی. ئەوی پێشەوایان تفەنگی پێ نەبوو، دیار بوو ئەفسەریان بوو. میرزا ڕەحمان بە پەلە ڕەسووی ناردە ماڵەوە کە خەبەر بدات میوانی ژاندارم هاتوون و بە گورجی نان و چێشت ئامادە بکەن. خۆشی بە دوو نۆکەرەکەیەوە هاتە خوارێ تا کۆڵان بە پێشوازیانەوە چوو. سێ چوار ڕەعیەتیشی بانگ کرد ئەسپی ژاندارمەکان بگرن و بیانبەن تاقەتیان کەن. کابرای ئەفسەر و ژاندارمەکان دابەزین، میرزا ڕەحمان بەدەم بەخێرهێنانەوە و پێش خۆی دان و چی و چوونە دیوەخان، ئەوەندەی دەیتوانی مێشکی خۆی دەگووشی تا دووامین وشەی فارسی کە لە منداڵییەوە بە دەرس خوێندبووی یا بە درێژایی تەمەنی بیستبووی و بیری خۆی بهێنێتەوە بۆ بەخێرهێنان و مەرایی کردن بیانڵێ. چرچولۆچی ناوچەوانی لەبەریەک ڕەواندبۆوە و پەیتا پەیتا دەمیشی تا لای بناگوێی دا دەچەقاند تا وا پیشان بدا کە گۆیا لە خۆشی هاتنی ئەوان شایی لە دڵیدا دەگەڕێ جاروبار وەکوو گاچووتێکی گۆڵەداسووی گرتبێ زمانی لول دەکرد و دەمیشی باریک دەکردەوە و وشەی فارسی بە نەجووراوی و سەر و گوێلاک تێکشکاوی دەردەدا تا ئەفسەرەکە تێبگەیەنێ کە باپیرە گەورەشی دۆینە و شەلەمی نەخواردووە و ئەوەندە فارسە کاشانییەکانیش دەسکی لە دوا ناکەن. بێ پسانەوە دەیگوت زۆر بەخێر هاتن سەر چاوەکانم، گەورەتان کردم، پێڵاوتان سەر سەرم، لە تێچێنی قسەکانیشیدا دەیوت، ڕەسووڵ چای پێکە! ڕەسووڵ دەیوت، ئاغا قەند نییە با بچم لە ماڵەوە بێنم! ئاغا دەیگوت، بە ڕاستی ئەگەر ئێوە جاروبار سەری ئەم دێهاتانە نەدەن، خۆ دز و جەردە و پیاو خراپ هیچ ناهێڵن! دووبارە دەیوتەوە، ڕەسوو، خێراکە چای بێنە! ڕەسوو دەیوت، ئاغا، چای نییە، با چم لای ئاغاژن چای بێنم. دووبارە دەیوت، بەڵێ بەڵێ قوربان، ئەگەر ئاگاتان لە وڵات نەبێ و جاروبار ئێمەمانان گەورە نەکەن و تەشریفتان نەیەت، ئەم ڕەعیەتانە یاغی دەبن و وەڵاممان نادەنەوە، ئەوە لە ترسی دەوڵەت ناوێرن، دەنا گوێ بۆ خوداش شل ناکەن. دووبارە دەیوت، ڕەسووڵ، چایەکە بوو بە چی، دە خێراکە! ڕەسووڵ، ئاوەکە ساردە، سەماوەرەکە نەهاتۆتە کوڵ. لەم وەختەدا کابرای ئەفسەر تەماشای یەکێ لە ژاندارمەکانی کرد. لەوە دەچوو بە زمانی حاڵ دەڵێ، ئەم کابرایە هەر لە قسەی زلی کردووە. وا دیارە نایەوێ پیاڵە چایەکیشمان بداتێ. میرزا ڕەحمان لە تەماشاکردنی ئەفسەر و ژاندرمە جەرگ و هەناوی داکەوت، چونکە زۆر باش دەیزانی ئەگەر بکەونە گێچەڵکردن و بیانوو دۆزینەوە، بۆ ئەوان لە ئاو خواردنەوە ئاسانترە. لەوانەیە ژاندارمەکە بچێتە دەرێ، لە دوانزە پیشەک لە کونە دیوارێک لە ئاخوڕی تەوێڵە یا لەناو کادا قایم بکا، لە پاشا دەست بە پشکنین بکەن و بیدۆزنەوە، خۆ ئەوسا بە پارەی سێ چوار ساڵی قەند و چایش ڕزگار نابێ. ئاغا میرزا ڕەحمان وەک مار پێیەوە بدا، لەناکاو ڕاست بووە و ڕای کردە پێشخانە و بە سەبر کوتی، کورە ڕەسوو، تۆ ئەوە چ بەڵایەکم بەسەر دەهێنی؟ ئەی ئەوە چییە قەند و چا لەوێیە؟ چای تێکە برام، چای، وەڵڵا و بیللا بە ڕاستیمە، کورە تەڵاقم کەوتبێ بە ڕاستیمە، تێکە. خواتان لەگەڵ ڕەووف ڕێنموون.